شەوی نۆ سەد و چل و سێ. چیرۆکی عەبدوڵای ماسیگر و سەر گەورەی بازاڕ شەهرەزاد وتی کە ماسیگر گەشتە بەر نانەواخانەکە نان پێوە دەربانگی کرد و پێیوت گەورم چل کولێرم بۆ نردویتەتەوە ماڵ کە لە کار بوومەوە ئەچمە بازاڕ و گۆشت و سەوزەکەت بۆ ئەکڕم ئەیبەمەوە بۆ ماڵتان. ماسی گر دەستی کرد بە ناو سەبەتەکەدا و سێ مژ لە زێڕ و مرواری و یاقووتی دا بە نان پێوەدەر. ئەوی تری بردەوە بۆ ماڵ و داینا و لە هەر جۆرە و پارچەیەکی هەڵگرت و بردیە بازاڕ بۆ فرۆشتن. خۆی کرد بە دووکانی سەر گەورەی زێڕنگەرانی بازاڕەکەدا. پێی وت، ئەم پارچە زێڕەم لێ بکڕە. زێڕنگەر وتی، ئادەی با بیبینم. عەبدوڵڵای وشکانی دایە دەستی، زرنگەر دوای سەیرکردنی پرسی بێ لەم پارچەیە هی ترت هەیە؟ عەبدوڵڵای وشکانی وتی ئەرێ بەخوا پڕ سەبەتەیەکم لەم شێو و جۆرە هەیە. زرنگەر پرسی ماڵتان لەکوێیە؟ ماسیگر وتی لە فڵان گەڕەکین. ئەمجا فەرمانی دا ئادەی بیگرن ئەم پیاوە زێڕەکانی سوڵتانی دزیوە. شاگردەکانی کەوتنە لێدانی ماسیگر زێڕنگەرانی گوزەرەکە کۆبوونەوە و بۆ یەکتریان باسە کرد کە ئەم پیاوە زێڕ و مرواری ژنی سوڵتانی دزیوە یەکێگەی وت کەوا بوو دزینی زێڕەکانی فلان کەس هەر لە ژوور سەری ئەم دزەدایە ماسیگریش وا حەپسا بوو ئەنگۆی هەڵ نەهێنایەوە و هیچی نەوت تا گەیاندیانە بەردەستی پاشا سەرگەورەی زەڕەنگەران وتی پاشام لەو کاتەوەی هەواڵت بناردم ئەمانە هی من نین بەڵام زۆر لە زێر و مرواریەکانی من چاکتر و بەنرخترن بە پاشا بڵێ غەدر لە خاوەنەکەی نەکات و لی بکرێتەوە بۆ کچەکەمان زۆر شتێکی نایابە ئەو پارچانە هەڵەکێشینە ملوانکەکەیەوە کە پاشا ئەمەی بیست تفو لەعنەتی لەسەر گەورەی زەڕەنگەران کرد و لی تووڕە بوو سەر گەورە ژوتی گەورم ئەوەی ڕاستی بێ هەرچەند سەیری ئەم کابرایم کرد لەوە نەئەچوو کە ئەم زێڕ و مروارێهی خۆی بێ بۆیە منیش گومانم لێ کرد پاشای ژووتی ئەی بڵحی ڕسووا بە زۆری ئەزانن مسلمانێکی وەک و ئەم پیاوە زێڕ و مرواری هەبێ خوا ڕۆزی خەڵک بە جۆرێگەدا کە خۆیشی چاوەڕی ناکە بۆچی ئەو خەڵکە بەدناوەکەن بڕۆنە دەرەوە لەعنەتی خواتان لێبێ شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە پاشا بە ماسی گریوت خوا ڕۆزیت تاک و سەر پێ بەخشێ ڕۆزی ڕۆزی خۆتە لای منەوە بێخەم بە ناهێڵم کەس چاو ببڕێتە ئەم زێڕانە بەڵام وەرە پێم بڵێ ئەم زێڕ و مرواریانت لەکوێ بوو مردوت بمرێ من پاشام زێڕ و مرواری وا بە نرخم نییە عبدوڵای وشکانی وتی پاشان بەو خۆیان من پرسە بەتەیەکی میوەم لەم زێڕ و مرواری و یاقوتە هەیە ئەم جا بە سەرهاتەکەی لە نوکەوە بۆ جێڕایەوە باسی هاوڕێیەتیەکەی خۆی بۆ کرد لەگەڵ عەبدوڵای دەریاییدا نهێنیەکەی بۆ پاشا جێڕای و پێیوت بەیانیانی زوو ئەچێتە کەنار دەریا و میوە ئەبا بۆ ئەو عەبدوڵای دەریاییە و ئەویش ئەچێتەوە بنی دەریا و سەبەتەکەی بۆ پڕەکە لە زێڕ و مرواری و یاقوت پاشا پێیوت عەبدوڵا تاکو و من بمێنم پارێزگاری دەکەم و ناهێڵم کەس ئەو زێڕ و مرواری و یاقوتانت لێبسەنێ یان لێت بدزێ بەڵام ترسی ئەوەمە کە مردم کێ بەرگریت لێ بکا ماسی گر سەری داخست دوای کەمێک پاشاوتی ڕێگەیەکت بۆ دا ئەنێم گەر بەقسەم بکەیت بێخەم ئەبیت و کەس ناتوانێ غەدرت لێ بکە ئەم جاوتی کوڕەکەم وەرە باکچێکم هەیە لێت مارە بکەم و ببیتە زاوام ئیدی من کوڕم نییە تۆ کەمە جێنشینی خۆم کە بوویتە پاشا کەس ناتوانێ غەدر لێ بکات و ئەم ڕۆزی پوختەی خۆت ئەخۆیت پاشا فەرمانی دا عەبدوڵای وشکانیان بردە گەرما و شتنێکی باشتیان بەرگی شاهانیان پێپۆشی و هێنانە بەردەم پاشا پاشایش فەرمانی شاهانەی بۆ دەرکرد و هەر لەوێدا کردیە وەزیر ئەمجا فەرمانی دا ئاهەنگ بجێڕن بەو بۆنەوە ژنانی وەزیران و گەورە پیاوانی دەوڵەتی ڕەوانەی ماڵی عەبدوڵای وشکانی کرد و ژنی ماسیگریان بەبەرگی نایەبی ژنە وەزیران پۆشی و مناڵەکانیان پۆشی تەختە ڕەوانیان هێنا و شاژنە ژنی ماسیگریان خستە سەر و خزمەتکاران چوارلایان بەرز کردەوە و بە ڕێوڕەسمی شاهانە ژنی ماسیگریان هێنا و مناڵە شیرەخۆرەکەی لە باوەشدا بوو، ئەمجا قازی و شایەت ئامادە کرا، شازادە لە ماسیگر مارە بڕا. بۆ بەیانی زوو پاشا لە بانیژەوە سەیری ڕێگەکەی کرد، عەبدوڵڵای وشکانی بینی سەبەتەیەک میوە بەسەر سەریەوە بوو، ئەڕۆیشت، پاشا بانگی کرد زاوە بەم سەبەتە میوەیە بۆ کوێ چیت زاوەوتێ چم بۆ لای عەبدوڵای دەریایی هاوڕێم پاشاوتی بەم بەیانی زۆ کاتی ڕۆشتن نییە عبدوڵای وشکانی وتی خەمی ئەوەمە ئەگەر نەچم هاوڕێکەم پێم بڵێت چێژ و خۆشیەکانی دنیا منی لەبیر بردەوە پاشاوتی ڕازەکەی بڕۆخوات لەگەڵ هەواڵەکە لە نێو خەڵکیدا بڵاو بۆوە ئەشیان زانی ئەمە زاوای پاشای و ئەڕواد نیوەکانی نێو سەبەتەکە ئەگۆڕێتەوە بە زێڕ و مرواری و یاقوت هەموو بەیانێک ئەمە پیشەی زاوە و وەزیری پاشا بوو هەموو جارەگە چووە بەردەم نانەواخانەکە سەرنجیەدا داخراوە دە ڕۆژی ڕەبەق عەبدوڵای وشکانی ئەچووە کەنار دەریا و لەوێ ئەچووە بەردەم نانەواخانەکە کەی بینی داخراوە ئەگەڕایەوە کۆشک ئەمجا لە دلی خۆی داوتی ئەمە سەیرە ئەی ئەو نان پێوە دەرە چی لێ هاتووە بۆیە چۆ لای دراوسێ دوکانەکەی و لی پرسی ئەم نان پێوە دەرەی دراوسێ چی لێ بەسەر هاتووە دراوسێ دوکانەکەی پێیوت نەخۆشە و لە ماڵەوەیە ئەمجا لی پرسی ئەی ماڵیان لەکوێیە کابراژوتی لە فلان گەڕەکە ماسیگر بە سەبەتە پڕەکەوە چووە بەر دەرگاکەیان و لێدا کەنان پێوە دەر لە سەرخانەکەەوە سەرنجیدا سەبەتەکەی بەپڕی بەسەرەوەیە هەرزوو دەرگاکەی لێکردەوە باوەشی پێدا کرد و بە خێری هێنا ماسی گروتی ئەوە هاوڕێ بۆچی دیار نیت خۆ من هەموو ڕۆژە گەچمە بەرد نانەواخانەکە کەچی تۆی لێنیت و داخراوە تا لە دراوسێ دوکانەکەتم پرسی پێیوتم کە نەخۆشیت نان پێوە دەروتی ئەوی ڕاستی بێ کە بیستم بەدزیکردن تویان تاوانبار کردووە و لەو ڕۆژەوە ناوێرم نانەواخانەکە بکەمەوە و ئیشی تێدا بکەم ماسی گر بە درێژی بەسەرهاتی خۆی لەگەڵ سەر گەورەی زێڕنگەراندا بۆ جێڕایەوە ئەم جاباسی مارەکردنی شازادەی بۆ کرد بۆی جێڕایەوە کە ئێستا وەزیرە لە مەملەکەتدا ئەمجا پێیوت ئێستاش ئەم سەبەتەیە ئەیبینی پڕە لە زێڕ و مرواری و یاقوت ڕۆزی خۆتە و ڕۆی بکە شتێکەوە پیرۆزت بێ دواتر هاوڕێکەی جێهێشت و بە سەبەتەی چۆڵە و گەڕایە کۆشک کە پاشا بینی پرسی ئەوە چیە زاوە ئەڵەی بەدەستی بەتاڵ گەڕایتەوە ماسی گرروتی چوومە سەردانی نان پێوەدەرەکەی هاوڕێم و سەبەتەکەم بۆ هەڵڕشت و هاتمەوە ئاخرە و پیاوە چاکێکی زۆری بەسەر منەوە هەیە پاشا پرسی ئەو خاوەن نانەوە خانەیە کێیە ماسی گری زاوای وتی ئەوە پیاوێکە لە کاتی هەژاری و نەبوونیمدا زۆری یارمەتی دام هەمیشە دڵ نەوایی ئەکردم پاشا پرسی ناوی چیە و پیاوە زاوتی ناوی عەبدوڵای نانەوایە منیش ناوم عەبدوڵای وشکانیە هاوڕێکەشم ناوی عەبدوڵای دەریایە پاشای ژووتی منیش ناوم عەبدوڵایە هەموو عەبدوڵاکان برای یەکن کوڕەکەم بنێرە بە دوای نانەواکەدا بابیکەم بە وەزیری دەستە چەپ عەبدوڵای وشکانیش ئەوە وەزیری دەستە ڕاستە یەک ساڵی ڕەبق ماسی گرسەبەتەی پڕ لە میوەی ئەبردە کەناری دەریا و پڕ بە پڕی زێر و مرواری و یاقوتی ئەهێنایەوە کە کاتی میوە بەسەرچوو مێوژو و بادام و گوێز و شتی تری ئەبردە کەنار دەریا ڕۆژێکیان سەبەتەکەی پڕکرد لە نقڵ و شیرینی عەبدوڵای دەریایی لێ وەرگرت و دوای کەمێ گەڕایەوە لە نێو ئاوەکەدا کەوتە گفت و گۆل لەگەڵ عەبدوڵای وشکانی تاکو هاتنە سەرباسی گۆڕستان عەبدوڵای دەریایی وتی ئەڵێن پێغەمبەر دردی خی لێبێ لە زەوی وشکانی دانێژراوە تۆزانیت گۆڕەکەی لەکوێیە عەبدوڵای وشکانی وتی بەڵێزانم عەبدوڵای دەریایی پرسی لە کوێیە ئەوژوتی لە شارێکە ناوی تیبەیە عەبدوڵای دەریایی پرسیا خۆ خەڵکی ئەچنە زیارەتی ئێژوتی بەڵێ عەبدوڵای دەریایی وتی خۆشی لە خۆیان خەڵکانی سەرزەوی پرسیەوە تۆ زیارەتی مەزارەکەی کردووە ئەیژوتی نەخێر چونکە کاتی خۆی هەژار بووم و پارەی وام نەبوو سەفەری پێ بکەم کاتێک دەوڵەمەند بووم کە تۆ خێرت پێکردم ئێستاش خۆشەویستی تۆ کارێکی کردووە کە دڵم نەهێنێت ڕۆژێک نەتبێنم عبدوڵای دەریایی وتی ئەوە مۆڵەتم پێدایت بچیتە زیارەتی گۆڕی پێغەمبەر دردی خۆی لێبێ کە گەیشتێوێ سپاردەیەکت ئەدەمێ بیخە سەر گۆڕە پیرۆزەکەی و سلاوی منی بگەێنێ ناوم بێنە و بۆم بپارڕێەوە عبدوڵای وشکانی وتی ئەی ناتوانیت بیتە دەرەوە و پێکەوە بڕۆین عبدوڵای دەریایی وتی ئەگەر بێمە وشکانی با لێم ئەدات و دوای ماوەیە گوشکە بمە و ئەمرم عەبدوڵای وشکانی وتی منیش ناتوانم بێمە ژێر ئاوی دەریاوە چونکە دوای کەمێک ئەو ئەچێتە سیەکانمەوە و ئەخنکێم و ئەمرم عەبدوڵای دەریایی وتی بێخەم بە من ڕۆنێکت بۆ هێنم خۆتی پێ بهەن و ئیدی ئاو زیانت لێنادا تەنانەت ئەگەر هەموو تەمەنیشت لە ژێر ئاودا ببیتە سەر عەبدوڵای وشکانی وتی کەوا بوو ئەو ڕۆنە تایبەتم بۆ بێنە با تاقیب کەمەوە ئەمجا سەبەتەکەی پێچۆڵ کرد و بردی و خۆی نقمی ئاوەکە کرد دوای کەمێک هاتەوە دەرەوە و سەبەتەکەی خستە بەردەستی و ئەویش سەرنجیدا لە دوو گو بەزی گاچوو زرد لە ئاڵتو نەچوو تا بڵێی بۆنی خۆش بوو کە پرسی ئەمە چییە؟ وتی ئەمە چەوری لەشی ماسیە کە ناوی دندانە کە هیچ ئاژەڵێکی سەر زەوی بە هێندەی ئەو ماسیە قەبەنە عەبدوڵای وشکانی وتی هاوڕێترسم هاتمە بنی دەریاوە ئەو ماسیە زلە بم خوا ئێژوتی مەترسە تۆ ببینێت چونکە ئادەمی زادیت لێ دەترسێت و ڕاکە لە ژیانی دا شتێکی دینیە کە بە هێندەی ئادەمی زاد لی بترسێ ئەگەر سەدان لەو ماسیە لە شوێنێکدا بن لە دەریادا و یەک ئادەمی زاد هاواریان لێ بکە دەم و دەست ئەمرن چیرۆکی سەفەرەکەی عەبدوڵای وشکانی لەگەڵ دەریاییدا بەنێو دەریادا عەبدوڵای وشکانی بەرگەکانی هەموو داکەند و لە کەنار دەریاکە چاڵێکی بۆ هەڵکەند و تێی کرد و دایپۆشیەوە ئەمجا بەو چەوریا خۆی چەور کرد و خۆی هەن و خۆی فرێدا دەریاوە چاوانی کردەوە سەرنجی دا ئاوەکە لە لەشی دوورکەوتوتەوە ئەڵێی لە هەوادایە ئەمجا بەرەو سەرەوە مەلەی کرد دواتر بەرەو بنی دەریا بە ئاسانی مەلەیە کرد هاوڕێکەی پرسی ها هەز بەچیەکەی عبدوڵای وشکانی وتی بە گردنم قسەکەت ڕاست دەرچوو ئەمجا عبدوڵای دەریایی وتی کەوا بوو شوێنم بکەوە ئەوی شوێنی کەوت گەیشتە شوێنێک شاخی تێدا بوو ماسی ئەبینی لە گامێشە چوو تیابوو لەگا ئەچوو ماسی تیابوو لە سەگە چوو هەر کە عبدوڵای وشکانی نزیکیان ئەبۆ هەڵەهاتن بۆیە پرسی ئەرێ ئەمانە بۆ لە من هەڵدێن عەبدوڵڵای دەریایی وتی ئەوانە لێ تەترسن چونکە هەموو زیندەوەران لە ئادەمیزا دەترسن ڕۆشتن و عەبدوڵای وشکانی سەرنجی شتەکانیدا گەیشتە شاخێکی بڵند لە ناکاودا گوێی لە هاوارێک بوو کە ئاوڕیدایە و شتێکی بینی لەسەر لوتکەی شاخەکەەوە بەرە و ڕووی هات و هاوارە کرد کە لە هاوڕێکەی پرسی وتی خێرا هاواری لێ بکە چونکە بگاتە سەرمان ئەمان خوا ئەویش هاواری بۆ کرد سەرنجی دا لە جێی خۆی مرد ئەم جا پرسی ئەمە چی بوو ئەیژوت یەوشتە ماسی دندانە ئەم جاوتی پەنا بخوا ئەم ئادەمی زادە خوا چ توانایەکی پێبەخشیوە عبدوڵای دەریایوتی بڕوا بکە گەر دو هزار دندان بوونایە کت و پڕ هەمویان ئەمردن ئەمجا گەشتە شارێک دانیشتوانەکەی هەمویان کچ بوون یەک کوڕچیە تیاندا نەبوو کە پرسی وتی براکەم ئێرە شاری کچانی دەریایە لێرە پاشایەک هەیە پاشای دەریایە هەر کچێک سەرپێچی بکە پاشای دەریا ڕەوانەی ئەم شارەیەەکە ئیدی ناتوانێت لەم شارە دەربچێت و بڕوە چونکە هەر لەم شارە کچێک بچێتە دەرەوە هەر زیندەوەرێکی دەریابی بینی ئەیخوا شاری تر لەم دەریادا هەیە کچان و کوڕانی پێکەوە تێدایە ئەمجا پرسی بۆچی ئێوەش لە نێو ئەم دەریایەدا سوڵتانتان هەیە ئەیژوتی بەڵێ ئەم جا عبدوڵای وشکانی وتی براکەم بەخواشتی سەر سڕهێنی زۆرم بینی لەم سەفرمدا ئەوی شەڵیدا هێشتا لە کوێتە براکەم ئەی تۆ نەتبیستووە ناو ئەو عاجبایەتی زۆرتری تایە لە وشکانی کۆمەڵێک چە دەریایی بینی ڕویان وەکو ڕووی مانگوا بوو قژیان ژنانە بەڵام کلکیان کلکی ماسی بوو دەستیان بەورگیانەوە بوو وەکو لای خۆمان بازار و دوکان و کڕین و فرۆشتنیان نەبوو عبدوڵای وشکانی لی پرسین لەسەر کام دینن وتیان دانیشتوانی ئەم شارە فرە نەتەوەن فرە ئاین و فرە مەزەبن مسلمانمان تێدایە گاور و جوولەکە و نەسرانیان عەبدوڵای دەریایی بردی بۆ شارێکی دی لەوێشەوە بۆ شارێکی دی و بەو شێوەیە کە دانیشتوانی شارەکە لەیەکتر ناچوون عەبدوڵای وشکانی پرسی براکەم شاری دیماوە نەمبینی بێ عەبدوڵای دەریایی پرسی بۆچی هیچی وات بینیوە هێشتا لە کوێتە عەبدوڵای وشکانی وتی براکەم لە من دە زیاترم نایە ببینم آخر ئەوە نزیکەی هەشتا ڕۆژێکە تۆ سێژەمە ماسی کاڵم دەرخوارد دەدەی نە بە برژاوی ئەی خۆم نە بە سوورەوکراوی ئەیژوتی لە کوێ ئاگرت بۆ بێنم ئێرە ناو ئاوە ئەم جاوتی ئێستا گەڕێنەوە شارەکەی خۆم و پیشان تدەم عبدوڵای وشکانی وتی زۆر باشە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەوە بوو درێژان بە سەفەرەکاندا تاکو و گەشتە شاری عەبدوڵای دەریایی شارێکی بچووک بوو خۆیان کرد بە ئەشکەوتێکدا عەبدوڵای دەریایی وتی ئا ئەمە ماڵی منە هەر یەکێک لە دانیشتوانیم شارە ئەشکەوتێک ماڵیانە هەندێک لەم ئەشکەوتانە بچووک و هەندێکیان گەورن جاگەر هاوڵاتیەک بێوێ خانیۆک بۆ خۆی دروست بکچێتە سەردانی پاشاکەمان و پێی ئەڵێت لە فلانە لاپاڵی شاخ شوێنێکم دیاری کردو و ئەمەوێت خانوم بۆ دروست بکرێت پاشا ئەنێرێت کۆمەڵێک ماسی دێن کە دەنوکێکی درێژی تیژیان هەیە پیان ئەوترێت سەنگتاش ئەم سەنگ تاشانە بەرەبنە تاشینی بەردی شاخەکە و کونێکی گەورەی تێکەن کە بۆ ئەشکەوت بۆ داواکاری جێهێڵن داواکاریژە بێ ئەو ماوەی کارکردنی ئەو سنگ تاشە ماسیان بڕاو کات و بیکاتە دەمیانەوە دانیشتوانی ئەم شارە ئەوە پیشانە کار بۆ یەکتریەکەن و خاوەنکار ئەبێت تێریان بکە لە ماسی عەبدوڵای دەریایی خۆی کرد بە ماڵەکەی دا و عەبدوڵای وشکانی بە دوایدا دەریایی بانگی کچەکەی کرد کە هات لە باوکی پرسی ئەم پیاوە کۆسێ چییە؟ باوکی وتی کچەکەم ئەم پیاوە کۆسەی بێم و ئەو هاوڕێمە کەمیوەکانی وشکانی و سەرزەوی بۆ ئەهێنام و منیش بۆ تۆم ئەهێنایەوە کچەکە دەم و چاوخڕێکی قژڕەش چاو بەکلی ناوقەت باریک کلکی ماسی بە دوایەوە بوو ئەم جا باوکی پێوت دەی بە خێراتنی بکە کچەکەش بە قسەی باوکی کرد بە زمانێکی ڕەوان و شیرین سلاوی لێ کرد باوکی وتی دەکچەکەم خواردن بهێنە بۆ ئەم میوانە پێ بەخێرە ئەم جا بە میوانی وت فەرمو بخۆ عبدوڵای وشکانی زۆری لە خۆی کرد تاکو خواردی چونکە لە بنی دەریادا خواردنیان هەرماسی بوو دوو ماسی بۆ دانرا بوو یەکی بەهێندەی بەرخێک بوو دواتر ژنی عەبدوڵڵای دەریایی هات و دوو مناڵی پێبوو هەر مناڵە و ماسیەکی بەدەستەوە بوو دایە کرمان وەکو خەیار ئەمیش کەمیوانەکەی لەگەڵ مێردەکەی دابینی بەسەر سوورمانەوە پرسی ئەم کۆسەیە چییە؟ ئەمجا هەمویان بەسەر سوورمانەوە سەیری عەبدوڵای وشکانیان کرد و دەستیان کردە پێکەنین عەبدوڵای وشکانی ڕووی کردە خانەخوێ و پرسی تۆ منت بۆ ئەوە هێنایە ماڵی خۆت تاکو گاڵتەم پێ بکەن عبدوڵای دەریایی وتی هاوڕێجان لە ناو ئێمە کەسی بێتاوان هەڵەنەکەر نییە ئەگەر یەکێک بێ هەڵە و بێتاوان بێکسەر ئەی بینە بەردەم پاشا و ئیدی هەموان پێی پێکەنن لیان مەگرە ژیریان کەم و کورتە ئەم جا بە توڕێی و پێوتن بێدەنگ بن ئەمان لەم گفت و گوێدا بوون کە دە کەسی پاڵەوانی تۆکمە هاتنە لای عبدوڵلا وتیان پاشامان بیستێتی یەکێک لە کۆسە و بێم و لووسەکانی سەرزەوی میوان تا ئەیژوتی بەڵێ ئا ئەم پیاوەیە و هاوڕێمە پێویستە دوایش بەبێوەی بیگەێنمەوە سەرزەوی ئەوان ژوتیان ئێمە ناتوانین بەدەستی بەتاڵ و بێ ئەم کۆسێ بگەڕێنەوە باشتر وایە تۆیش لە تەک ئێمەدا بیت و ئەوەی بە ئێمە دوت بە پاشای بڵێ عبدوڵای دەریایی وتی هاوڕێ ناکرێت سەرپێچی فەرمانی پاشا بکەین با لەگەڵیان بڕۆین لەوێ هەوڵەدەم ئازادت بکە هەر زۆش ئەزانێت تۆ خەڵکی وشکانی تو سەرزەوی بۆ خۆی ئەدنێرێتەوە سەرزەوی بە سەلامەتی میوانی ژوتی با بڕۆین منیش خۆم داوە بە پەنای خواوتەوە کە گەشت و پاشا چاوی پێکە و دەستی کردە پێکە نوتی کۆسە بە خێربەی عبدوڵای دەریایی چوە پێشەوە لە پاشاوتی گەورم ئەمە خەڵکی سەرزەویە لە ئێمە نیە و لە ناو ئێمەدا هەڵناکات چونکە ئەو خواردنی کوڵاو و برژاو ئەخوا کارێکی باشەکەی ئەگەر ڕێم بدەیت بیبەمەوە سەرزەوی پاشاوتی وا ڕێگەم پێدای بیبیتەوە سەرزەوی بەڵام دوای ئەوەی میوانداریەکەم ئەمجا پاشا فەرمانی دا ئادەی خواردنی بۆ بێنن ئەوانیش ماسی جۆرا و جۆریان بۆ دانا ئەویش لەسەر فەرمانی پاشاکە و تەماسی خواردن ئەمجا پاشا لی پرسی چیت ئەوێ بۆ جێبەجێ بکەم عبدوڵای وشکانی وتی حەزم لە زێڕ و یاقوت و مرواری و مەرجانە پاشاش فەرمانی دا ئادەی بیبەنە نێو زێڕ و مرواری و یاقوت و مەرجانی پاشاوە با بە دڵی خۆی لێی ببا ئەمجا فەرمانی دا بە عەبدوڵای دەریایی کە بیباتەوە سەرزەوی کە بردەوە کەناری دەریاکە و سەرزەوی پریاسکێکی دا دەست عەبدوڵای وشکانی پێیوت ئەمەش سپاردەکەی من بۆم بخە سەر گۆڕی پێغەمبەر دوردی خوای لێبێ ئەویش پریاسکەکەی لێوەرگرت بێوەی بزانێت چی تایە لە سەفەرەکاندا دایان بەلای ئاپۆڕی خەڵکدا عبدوڵای وشکانی پرسی ئەمە چییە سفرە ڕاخراوە ئەو هەمۆی لێە دەریای وتی نەخێر شایچی ئەوە کەسێک مردووە ئەمانە ئاهەنگی بۆ جڕن وشکانی پرسی بۆچی ئەگەر مردوتان لێ بمرێ ئاهەنگە جێڕن و گۆرانی ئەڵێن دەریای وتی بەڵێ ئەوە ڕێڕسمی ئەمەیە ئەی ئەوە خەڵکانی سەرزەوی چیەکەن وشکانی وتی گەر مردوومان لێ بمرێ بۆ یەگرین و خەمە خۆین ژنانمان یەخی خۆیان دادڕن خۆیان ئەڕنەوە عبدوڵای دەریایی چاوانی ئەبڵق بوتی بێ نەسپار دەکەم بدەرەوە کە پریاسکەکەی دایەوە عبدوڵای وشکانی خستەوە سەر کەناری دەریا و پێیوت لەم کاتەوە هاوڕێتی من و تۆ هەڵوەشاوەتەوە نەئەدناسم و نەبم ناسە عەبدوڵای دەریایی پرسی باشە ئەی خەڵکانی سەرزەوی ئێوە سپاردەی خوانین وشکانی وتی بەڵێ سپاردەین دەریایی پرسی ئەی بۆچی بەلاتانە و کارێکی گران و بۆی ئەگرین و خۆتان ئەڕنەوە چەند سەیرە کەم ناڵتان ئەبێ ئاهەنگی بۆ جێڕن آخر خوا لە ڕەوانی خۆی بەسپاردە ئەکاتە بەر ئەو مناڵە دوایی کە سپاردەکە ئی لێوەرەگرێتەوە بۆ یەگرین ئەم جا هاواری کرد من هاوڕێ وەکو ئێوەم ناوێ خۆی فرێدایە نێو ئاوی دەریا و ڕۆیشت عبدوڵای وشکانی زێڕ و مرواری و یاقوتەکانی دا بە کۆڵیدا و بە دڵتەنگی گەڕایەوە کە خەزوری پێشاد بۆ پرسی ئەوە زاوە ئەم ماوە زۆرە لە کوێ بوویت زاوا سربردەی خۆی بۆ جێڕای و هەموو شتە سەر سڕهێنەکانی کە لە دەریادا دیبووی هەمووی بۆ جێڕایەوە خەزوری پێیوت تاوان تاوانی خۆتە بۆچی باسی گریانی خەڵکت بۆ کرد دواتر بەیانیان زووە چۆ کەناری دەریا و میوەی ئەبرد و بانگە کرد کوای هاوڕێ عەبدوڵای دەریایی بەڵام کەس وەڵامی نەدایەوە